ئەڵقەی حەوت ی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنورە ژێر پێخراوەکان. خوێندنەوە و پێشکەش کردنی ڕیاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حزور لەگەڵ ئەم ڤیدیۆیەدا و لە کاپشنی ئەم ڤیدیۆیەدا لینکی کەناڵی تلگرام بۆ ئێوەی ئازیز و خۆشەویست دانراوە بە تایبەت بۆ ئەوانەی کە بەکاربەری کەناڵی تلگرامن یا بە تایبەتتر بۆ خوێنەران و گوێگرانی ڕۆژهەڵاتی کوردستان. دەتوانن لە ڕێی ئەو لینکەوە جۆینی کەناڵەکەمان بکەن و سوودمەند بن لە تەواوی کتێبە بڵاوکراوەکانی ئێمە بە ناونیشانی دەست پێکردنەوەی چالاکیەکانی دیموکرات علی کەریمی دەنووسێت ئەو کات تەنیا حیزبی سیاسی کورد کە ناوی هەبوو حزوری سیاسی زۆر کەم بوو هەش با زۆر بەنهێنی بوو حیزبی دیموکراتی کوردستانی ئێران بوو زۆربەی کادر و سەرکردەکانی لە بەغدا و وڵاتانی ئەوروپای ڕۆژهەڵات و ڕۆژئاوا بوون دەگوترا چەند کادری وەک سید ڕسوڵی بابی گەورە و مامۆستا عبدله حەسەنزادە و تا دوایی بە نهێنی لە گوندەکانی دەوروبەری سەردەشت و سابڵاخ دیتراون چەند کەسی دیاری شار وەک سیمای دیموکرات دەناسران نمونەی جەلیل گادانی عمر قازی و چەند کوڕئاغایەک عەزیز یوسفی کاک عەزیز یوسفی خۆشەویست و جێی ڕێز بوو بۆ خەڵکی سابڵاغ و بە تایبەت لاوان ئەو نەیدەشاردەوە و فڕی بەسەر حیزبی دیموکراتەوە نەبوو تەنانەت لە ڕوانگەی حیزبی تودەوە لە کۆڕی لاوان و لایەنگرانی خۆی دژایەتی ڕابەری حیزبی دیموکراتی دەکرد کاک عەزیز ئەندامێکی بەوەفا و لەمێژینەی حیزبی تودە بوو، بەڵام بە حوکمی زیندان و خۆڕاگری زیاتر لە بیست و پێنج ساڵانی کۆمەڵێک لاو و بنەماڵەی کۆنی تودەی بۆ لای خۆی ڕاکێشابوو، دواتریش بناغەی تودەییەکانی سابڵاخ هەر ئەوانە بوون کە لەو سەردەمەدا کاک عەزیز بەرەو حیزبی تودەی بردبوون. جەلیل گادانی گادانی کە چەند ساڵێک زیندانی شابوو بوو قسەی زۆری هاوڕێیانی خۆی لەسەر بوو کە لە زینداندا ئیعترافاتی زۆری کردووە و کەسی نەهێشتووە تەنانەت دوای ئەوەی بە لیست ناوی ئەندام و چالاکەکانی حیزبی خۆیانی داوە و دواتر لێپرسینەوە لی تەواو بووە بانگی بازجۆکەی کردووە و گوتوویەتی بنووسە فڵان کەس و فیسارم لەبیر چووە، بۆ بەڵگە بەر لە کۆنگرەی دوو لە ڕۆژنامەی کوردستان ئۆرگانی حیزبی دیموکرات دەوری سێهەم یەکی گەلاوێژی هەزار و سێ سەد و سی و نۆی هەتاوی بیست و سێی ژوئێی هەزار و نۆ سەد و شەست هاتووە جەلیل گادانی واتە کەریم بە تاوانی ئیعتراف و زەعفی گەورە لە ڕێبەری حیزب دەرکرا بە فەرمانی سکرتێری حیزب ئەحمەد تۆفیق لە حیزب دەرکراوە و وەک خائین و ترسنۆک ناسێندراوە بە زۆر هۆکاری وەک ئەوانە و ڕابردوویان وەک لقی حیزبی تودە ئەو دەم و چاوانە نەیان دەتوانی میراتگرێکی ڕەسەن و بە جێی حیزبەکەی پێشەوا بن و لاوانی تازە پێگەیشتووی شار بەرەو خۆیان ڕاکێشن. وێڵ و سەرگەردان بە داوی حزبێکی کوردیدا لە سەردەمی پێش سەرکەوتنی شۆڕشی ئێران گەنج و لاوی کوردستان هیچ پێشەنگ و ڕێبەرێکی عاقڵ و زانە دڵسۆز و ساغ لە ستراتیژی کورد بوون و خەباتی کوردستانی نەبوو تاقە حیزبی کوردی ئەوانە بوون سەرتاپای ژیانی سیاسیان دوای نەمانی ژێکاف و لە سێدارەدانی قازی پاش قولگرتن لە یەک سەر بە تاران و تودەیی پشت لە سەرکردەکانی شۆڕشی شەست و هەشتی کۆمیتەی ئینقلابی ڕێزنەگرتن لە شەهیدانی وەک کاک سولەیمان و مەلا ئاوارە نەیان دەتوانی لە فەزایەکی زۆر ئامادەی مانگەکانی پێش شۆڕشی ئێران خەڵکی کورد لە ڕۆژهەڵات ڕێکبخەن و ئامادەی بەرنامەیەکی ستراتیژی و نەتەوەییان بکەن نەک تەنیا نەتەوەیی بەڵکو زۆربەی چالاکوانی سیاسی و لاوان بەرەو ئێرانچێتی زۆر چەواشە و دواتر تێداچوون و ساردبوونەوە دەچون زۆربەی هەرە زۆری خەڵکانی بە وەجه و جێی باوەڕ و خۆشەویست لە ناو خوێندکار و لاوانی ئامادەی خەبات بۆ کوردستان خەڵکی وەک مامۆستا شێخ عیزەدین کاک کەریم دانشیار شەید خەلیل بلوری سەلاح شەمسی برهان حسێن سوهێلی و دەیانی تریان نە تەنیا نەیانتوانی بۆ لای خۆیانیان ڕابکێشن بەڵکو کەوتنە بەرەی دژە حیزبی دیموکراتیشەوە لەگەڵ سولەیمان و زۆربەی کوردەکانی شاردا بە دڵ حەزمان لە حیزبایەتی و کاری ڕێکخراوەیی بوو حیزبە سەرتاسەریەکان وەک تودە و چریکی فیدایی وەڵام دەرەوەی پاکی و بێڕیایی داخوازیە کوردیەکانی ئێمە نەبوون دەمانزانی درۆمان لەگەڵدا دەکەن و تەنیا بەکارمان دێنن ئێمە زۆربەمان ساغ بووین بەرەو ئەم حیزبانە نەچین حیزبی دیموکرات نوزەیەک دەهات و دەمانبیست زۆر بە نهێنی پەیوەندی دەگرن بە خەڵکەوە یەک دوو جار لەگەڵ سولەیمان و حسێنی برام و چەند هاوڕێیەکدا لە چەند دانیشتنی شەوانە و سرت و خورتیان بەشداریمان کرد کۆڕی هاوڕێیانی ئێمە زۆر جار لە جادە و ماڵی مامۆستا شێخ عیزەدین کاک کەریم دانشیارمان دەبینی و وەک مامۆستای خۆمان پرسمان پێدەکرد زانیمان سەرانی حیزب پەیوەندیان بە کاک کەریمەوە گرتووە و ئەویش هیچ مەیلی نەبوو بۆ لایان، ئیتر زۆرتر ساخ بووینەوە بەرەو دیموکرات نەچین. کوڕە چەپەکانی دوور لە تودە و چریکی فیدایی، بەڕاستی سەرمان بێکڵاو بوو. ماوەیەک شتێک پەیدا بوو بە ناوی شەفەقی سوور، ڕێکخراوی جیهانی سێیان پێ دەگوتن. هیچ مەعلووم نەبوو چەند کوڕی خۆشەویستی شار بانگەشەیان بۆ دەکرد نووسراوەکانیان لە کاغەزی زۆر تەنک و بە نووسینی زۆر ورد بڵاودەکردەوە، هەر زوو نەما و قسە و باسی زۆری بەدوادا هات. ئەمڕۆ دوای چل ساڵ لەو مێژووە، بە دڵنیاییەوە دەڵێم گەر حیزبی دیموکرات بە بەرنامە و شیعارگەلێکی تازە و مۆدێرن بە وەپێشخستنی سیمای چەند خەڵکی خۆشنێوی وەک کاک کەریم و خەلیل بلوریان و تا دوایی هاتباوە بۆ ناومان زۆربەمان تووشی سەرلێشێواوی نەدەبووین و حیزبی سیاسی بە ستراتیژی خەباتی نەتەوەی خۆمان دەدۆزیەوە یان هاتبا و کۆمەڵەی ئێران ئەو کات لە کاری ژێرزەمینی دوور کەوتبان و هیچ نەبا وەک کوڕ و کچەکانی سەرجادە ئازا و چالاک بان و ڕووی هاوکاریان لەم گەنجانە کردبا و پۆپۆلیزمی جوتیاری و فەلاحیان وەلا نابا بەرنامەی خەباتێکی نەتەوەیی و ڕوون و سادەیان پێشکەش کردبا بەهۆی چەپبوون و بڕوا بە خەباتی چەکداری زۆربەی هەرە زۆری کچان و کوڕانی کوردیان لەم سەرلێشێواویە ڕزگار دەکرد و ساڵێک دوای ڕووخانی شا ئاوا بە شپرزەیی بەرەو پیری شۆڕشی بەرگری خەڵکی کورد و هێرشی پاسداری خومەینی بۆ سەر کوردستان نەدەچووین شا چەند ئاخوندێکی شیعەی بۆ شارەکانی کوردستان نەفی کردبوو شاری سابڵاخ وابزانم مکارم شیرازی بەرکەوتبوو مەلا کەریم شاری کەندی شەوان لە مزگەوتی مەولەوی کۆڕی باس و گفتوگۆی لەگەڵدا دەکردنەوە و کۆمەڵێک لە کوڕانی شار دەچوین بەشداریمان دەکرد باسەکانی مەلا کەریم زۆرتر لەسەر شیعە و سنی و کورد بوون بوون شیرازیش پێی وابوو ئیسلام نەتەوە ناناسێ و هەموویان ئوممەتی ئیسلامین بەبێ جیاوازی کۆڕی مزگەوتی شەوانی مەلا کەریم و ڕۆژانی مزگەوتی مامۆستا شێخ عیزەدین ئەو شوێنانە بوون بەبێ حیزبی بوون و خاوەندارێتی هیچ لایەنێک بەبێ بەرنامە و ستراتیژ ئێمەی لاوانی بە جۆش و خرۆش و پڕ لە وزەی سەرقاڵ و دواتر ماندوو دەکرد بە کورتی ئێمە لە ڕووی سیاسی و حیزبی زۆر بێکەس و بێخاوەن بووین هەموو هێز و وزەی کڵپەستاندووی دەروونی ئێمە دەبوو پێش تەقینەوە بسووتێ و سەرف ببێت یەکێتی و خزمەت بە پێشمەرگەی یەکێتی بۆ ئێمە باشترین هەڵبژاردەی ئەو کات بوو بە تایبەت بۆ ئەوانەی بڕوایان بە سنوورە دەستکردەکان نەبوو لە هاوین و پاییزی هەفتاهشدا شارەکانی کوردستان لە خەبات و چالاکی دژیشا تۆڵەی بێدەنگی مانگەکانی پێشوویان کردەوە ڕۆژ نەبوو ئێمەیش وەک شارە شیعەکان چلەی شەهیدێکی یەک لە شارەکانی ڕۆژهڵات نەگرین و ڕێپێوان بەرد هاویشتن تایە سووتان گازی فرمێسک ڕێژ بوو بوو بە کاری ڕۆژانەمان بەبێ حیزب و سەرکردە بەس بڕوخێ زۆربەی هەرە زۆری ڕۆشنبیر و خوێندەواری شار لە کچان و کوڕانی بە وزە و چالاک نەیان دەزانی شا بۆ بڕوخێ دوای شا چی دەبێت خومەینی و ئیسلامیەکان چیان پێ بۆ ئێرانی داهاتوو دواڕۆژمان ئاسوودە و خۆشتر دەبێت یان خراپتر و دەیان پرسیاری دیکە ئەوانەی لە ئێمە بە تەمەن و ئەزمون و سیاسی تر بوون یان هەڵاتووی دەرەوە بوون یان لە ترس و ژیانی نهێنی حیزبی تۆزقاڵێکیش خۆیان لە ژێرزەمینە قوڵ و تاریکەکانی شوێنی خۆحەشاردانیان دەرنەدەخست هەموویان لە خەیاڵدانی خۆیاندا فلادیمێر لینین بوون لە حەشارگە و تاراوگەدا. بۆ ئێمەی کورد زۆر سادە بوو تێبگەین چیمان دەوێت و بۆ دژی شاین و دوای شا چی دەکەین. کۆمارەکەمان جوانەمەرگ کرابوو، شا سەرکردەکانمانی بە ناحەق لە سێدارە دابوو، مافە نەتەوەییەکانمان زەوت کرابوون، زمانەکەمان ڕێ نەدراو و مەنح بوو. خوێندن و نووسینمان بە زمانی بێگانە بوو زۆر هۆکاری دیکەیش هەبوون تێبگەین بەس ڕۆشنبیر و نوخبەی سیاسی کورد بەهۆی حزبگەلی وەک تودە و چریک ئیتر فێری خەباتی سەرتاسەری و چینایەتی بووبوون و تەنانەت باسی خەباتی کوردایەتی بڤە و دواکەوتوویی و ئیرتجاع بوو سەرانی حزبەکەی پێشەوای کورد زۆربەیان تودەیی و لە ئێرانی ئێرانی تر خۆیان دەناساند و تەنانەت پۆزی ڕۆشنبیریان پێوە لێدەدا. شا دەبێت بڕوات. ڕووداوەکانی ئێران و شەپۆلی خرۆشانی خەڵک بە یارمەتی وڵاتانی بەریتانیا، فەڕەنسا و ئەمریکا لە مانگەکانی زستان و ئاخری حەفتا و هەشت ئەوەندە خێرا بوون وەک خەون دەهاتنە پێشچاو. زیاتر لە سی ملیۆن خەڵکی ئێران وەها گەوجێندرابوون ئەوەی بیریان لێ نەدەکردەوە داهاتووی خۆیان بوو هەموو هەر قسەی ئاخوندێکی کە لە ڕقی جاهیلی بەکرێگیراوی ڕۆژ ئاوایان دووپات دەکردەوە و بەبێ فکر و مێشک هەر دەیان گوت باید برە واتە شا دەبێت بڕوات بە ڕادەیەکی زۆر بەرز و مۆدێرن چاکسازی ڕیفۆرم و کرانەوەی ئازادیەکان دەستیان پێکرد سەرۆک وەزیرانێکی سۆسیال دیموکراتی وەک شاپور بەختیار دانرا دەرگای زیندانەکان بە بێمەرج کرانەوە حیزب گەل ئازاد کران ساواک ئەو دەزگا تۆقێنەرە هەڵوەشایەوە و لە هەمووی گرنگتر و بۆ نەهێشتنی بیان و شایشیان وەدەرنا و ڕۆیشت ئاخر ئەگەر ئەو میلەتە دڵسۆز و گەورە و عاقڵی هەبایە ساڵی 1970 وڵاتێکی وەک ئێران لە ڕۆژهەڵاتی ناوەڕاست کە هەموو دەوڵەتەکان دکتاتۆری و دواکەوتوبوون دەبوو لەوە زیاتر کە دەستیان کەوتبوو چیتریان ویستبایە نەخێر ڕۆژئاوا و ئەمریکا بڕیاریان دابوو بەهۆی جاهیل و ئاخوندێکی وەک خومەینی نیزامی ئیستیبدادی ئیسلامی پیادە بکەن و لەو ئاوە قوڕاویەی مەلاکان بۆیان دروست دەکەن ئەوانیش ماسی خۆیان ڕاو بکەن خۆ ئەگەر هاتبا و میللەتی ئێران بە ڕیفۆرمەکانی بەختیار ڕازیبان و بە وریایی و ژیری پێشی پلان و داپڵۆسینیان لە ئەمریکا و ڕۆژئاوا گرتبایە بە دڵنیاییەوە ئەمڕۆکە ئاسوودەترین میللەت دەبوون و نە ئیسلامی سیاسیش لە ناوچە و جیهاندا ئەو هەموو تاوانە دژە مرۆڤایەتی و قێزەونەی پێ دەکرا. ئەوان دڵنیا بوون ئاخوند و ئیسلامی سیاسی دەتوانن پێش بە شەپۆلی کۆمۆنیزم و سۆڤیەت بگرن، یان ئەوەی کە هەر ئیسلامی سیاسییە دەتوانێت کۆمەڵگە لە جەهالەتدا بێڵێتەوە. ئەو شتەی ڕۆژئاوا بۆ گەلانی ناوچەکەی دەویست بە زمانێکی سادە ئەوان دەیانزانی تا ئێمە گەمژە و نەزان و جاهیل بین ئەوان دەوڵەمەندتر دەبن لە شازدەی ژانویەی هەفتاونۆدا ڕۆژنامە گەورەکانی ئیطلاعات و کەیهان پڕ بە لاپەڕەی یەکەم نووسیان شاه ڕفت واتە شاڕۆیشت و ئێرانی جێهێشت لە فیشەکەکەی هەباسەوە ئێوارەیەکی درەنگ لە چوارڕێی ئازادی و بەردەرگای ماڵی مامۆستا شێخ عزدەدین بە سەدان و هەزاران خەڵک کۆوە بوون و شادی و هەڵپەڕکێیان دەکرد بۆ یەکەم جار چەند کەسێک دەمانچەیان دەرخست و تەقەی خۆشی بەرز بووەوە هەباسی برام کە مێرد منداڵێکی شازدە حەفدە ساڵان بوو زۆر چالاک و نوێنەری قوتابیانی شار بوو چاوی بڕی بووە کاک کەریم و دەمانچەکەی دەستی کاک کەریم زۆر میهرەبان گوتی، هەباز گیان، پێت خۆشە تەقە بکەی؟ هەباز لە خۆشییان گوتی، ئەرە وەڵا کاک کەریم گیان، زۆرم پێ خۆشە. کاک کەریم دەمانچەکەی بۆ ئامادە کرد و دای بە هەباس و ئەویش فیشەکێکی بە ئاسمانەوە نا. ئیتر لێرەوە خەباتی چەکداری بە دەستی برای هەرە بچووکمان لە ماڵی ئێمە دەستی پێ کرد. ئەوە زیاتر لە چل ساڵە ئاوارە و دوور لە نیشتیمان و خاک و شاری خۆمانین و گوللەکەی کاک کەریم و هەباسیش وێڵی ئاسمانە و بە دوای حەقدا دەگەڕێت و نایدۆزێتەوە. ئەو شەوە تا بەری بەیان شای و لۆغان لە سەرتاسەری ئێران بەردەوام بوو. زۆربەی پیاوانی میری و دار و دەستەی شا و حکومەت بە شوێن سەرپەنایەکدا دەگەڕان، وابزانم لە ئاخریدا کوردستان بوو بە سەرپەنا و ڕێڕەوی دەربازبوونی زۆرینەیان پیکابێکی شین هاتوچۆی پێشمەرگەی یەکێتی ئیتر بە ئاشکرا و بە بەرچاوی خەڵکەوە بوو خەڵکی وەک من و سولەیمان بە ڕۆژی ڕووناک لە ناو بازاڕدا لەگەڵیان لە هاتوچۆدا بووین چەند لە دیلەکانی کارەساتی هەکاری لە لای قیادە موەقەتە ئازاد کران یان هەڵاتن شێخ عەلی یان خولە کەشکۆڵ حامیدی حاجی خالی ئازاد هەورامی عەلی شیعە و چەندی دی هاتن بۆ لای ئێمە لە سابڵاخ وەک برا و هاوڕێی زۆر ئازیز پێشوازیمان لێکردن، لە تیمارکردن و پۆشتەکردن و گەڕان و حەوانەوەیان لە ناو ماڵی خۆمان درێخیمان لێ نەکردن. کاک دلێری سەید مەجید وەک بەرپرس و پێڕاگەیشتن بە هەموو کاروباری یەکێتی لە هاتوچۆی ناوزەنگ و مەهاباددا بوو، بە پارەی یەکێتی پیکابێکی شینمان کڕی بوو پێشتر لە لای دۆستێکی یەکێتی لە شنۆ بوو هێنایانە سابڵاغ و درا بە من کاکم پیکابێکی تۆیۆتای دووتەنی هەبوو بۆ کاروباری باخ و فەلاحی زۆربەی کات بەدەست منەوە لە خزمەت گواستنەوەی ئەرزاق و چەک و چۆڵی یەکێتیدا بوو. عومەر شێخ موس، حسێنی برام لە ناوزەنگ کاک عمەر شێخ موز دەبێنێت و بە یەکەوە تەعاعرف دەکەن کاک عمەر کە دەزانێت حسێن خوشکەزای زەبیحە زۆری پێخۆش دەبێت و باسی بۆ دەکات کە کاتی خۆی لە 1950دا زەبیحی لە سووریا بووە و زۆر بە گەرمی لەگەڵ حسێندا دەدوێت قەراردا دەنێن بێت بۆ سابڵاغ و بێتە لای ئێمە کاک عومەر وەک سەرکردایەتی و دەستەی دامەزرێنەری یەکێتی تازە هاتبووەوە لە سوید و ئاگنێتای هاوسەریشی لەگەڵدا بوو دواتر کاک عومەر چەند جار هات و لەگەڵ ئێمە و ماڵی سولەیماندا وەک کەسێکی خۆمان دەجوڵایەوە ئەو خەڵکی کوردستانی سووریا بوو بەڵام کوردستانیەکی زۆر بە بیروباوەڕ بوو کاک عمەر لە سابلاغ داوای کرد بۆ هاتنی پۆستەکانی لە سویدەوە بچین و سندوقی پۆستی بۆ بکەینەوە هەموو جار لە سویدەوە پۆست و نامەی کاک عومەر دەهات بۆ ئەم سندوقە و ئێمەیش بۆمان دەنارد بۆ ناوزەنگ ئێستا ئەوە چل ساڵە پەیوەندی کاک عومەر لەگەڵ خێزانی ئێمە و شەهید سولەیمان لەو پەڕی گەرموگوڕیدایە و هەموو بە چاوێکی ڕێز و گەورە سەیری دەکەین هەردەم لە شین و شادی ئەم دوو بنەماڵەیە وەک کەسێکی دیار بەو پەڕی دڵسۆزیەوە لەگەڵماندا بووە شەهید نەجمەدین بیوک کایا و دیاریەکەی مام جەلال مێرخاسێک خەڵکی باکووری کوردستان هەتا بڵێی جوان و باڵابەرز ڕۆژێک لە ناوزەنگ پێیان ناساندم میوانی مام جەلال و کاک نەوشیروان بوو زۆریان تاریفی ئازایەتی و دڵسۆزی کرد لەگەڵ خۆماندا هێنامان بۆ سابڵاغ و چەند ڕۆژێک لە ماڵی ئێمە مایەوە شەید نەجمەدین بیوککایە پێمان دەگوت کاک سەلاح لە ماوەیەکی کورتی چەند ڕۆژە بووین بە برای گیانی بە گیانی ئەو زۆر لە من گەورەتر بوو دواتر زانیم یەک لە شۆڕشگێڕ و سیاسیە بەناوبانگەکانی باکوور و هەموو کوردە بە کاک نەجۆ ناسرا بوو پیاوی مەدان و خۆلێدان لە قڕ و چڵپاو کەمین و دەربازبوون و هێنان و بردننی چەک بوو بۆ یەکێتی بۆ خۆی سنوورەکانی عێراق و تورکیا و سووریا و ئێرانی ئەوەندە لە ژێر پێی قۆندەرەکانی شێلا بوو تەواو بێ حورمەتی کردبوون، شەهید نەجۆ لەو کەم کەسانە بوو بە مانای تەواوی وشە کوردستانی و جیاوازی پارچەکانی نەدەکرد، ئەو لە کوێ پێویستیان پێی بایە لەوێ بوو، لە سەفەرێکدا بۆ لای سنووری تورکیا لەگەڵ کاک دلێر و عەبوی برای شەهید سولێمان حەفتا کڵاشینکۆف و مەخزەنی زۆر جوانی هێنابوون، بە پیکابەکەی کاکم بارمان کردن و بە ناو جاش و قیادە موەقەتە و ئاغاواتی سۆما و تەڕگەوەر و مەڕگەوەر و سنووری سنار مامەدیدا ڕێک بە ناوەڕاستی ڕەزاییەدا بەرەو مەهابادمان هێنان لە پۆلیسی ڕێی دەرەوەی شار فەرمانی ڕاوەستانیان پێداین کاک نەجۆ گوتی و نێویان کەون و ڕای مەگرن هەر وامان کرد و گەیشتینە ئاستیان پێمان بە بەنزینەوە ناو وەکو با بە تەنیشتیاندا دەرچوین چەند تەقەیان کرد فریامان نەکەوتن هاتینەوە مەهاباد و چەک و فیشەکمان بردە باغەکەی خۆمان لە تەنیشت شار و شاردمانەوە ئەو ڕۆژە بۆ من وەک یاریکردن لە فیلمی ئاکشن و شەڕ دەچوو زۆر سەربەرز و شاد بووم بەیانی لەگەڵ کاک دلێردا بردمان بۆ نیشکۆڵانی لای سەردەشت و لەوێ ڕاباریان کرد و بردیان بۆ ناوزەنگ دوای دوو ڕۆژ کاک دلێر گەڕایەوە و کڵاشینکۆفێکی سی خۆی تازە سەر بە نێزە و شەش مەخزەنی دامێ و گوتی ئەوە دیاری مام جەلالە بۆ تۆ پێم وابوو هەموو جیهانیان پێشکەش کردووم نەوشیروان و سروودی شۆڕشگێڕانە کاک نەوشیروان دەبوو بچێتەوە بۆ سوریا و ڕێگەی ئەمین نەبوو ئێوارەیەک بە پەلە کاک دلێر هات و گوتی دەتوانین بۆ چەند ڕۆژ کاک نەوشیروان بشارینەوە و کەس پێی نەزانێت گوتم زۆر ئاسانە لە ماڵەوە ژووری میوانان کە زۆرتر داخراوە چۆڵی دەکەم و دەڵێم بە دایکم کەس نەزانێت ئیتر ئێوارە کاک نەوشیروان و کاک نەجۆ و کاک دلێر پەیدا بوون دایکم چی لە دەسەڵاتیدا بوو ئەم چەند ڕۆژە بۆ پەزیرایی و خزمەت کردی کاک دلێر و نەجۆ دەچوونە ناو بازاڕ و لە فکری وردەکاری سەفەرەکەدا بوون، کاک نەوشیروانیان بەجێدەهێشت. زوو زوو چام بۆ دێنا. تەسجیلێکی بچووکمان هەبوو، یەک بە دوای یەک شریتی شۆڕشگێڕانە و سروودی کوردیم بۆ دادەنا. جارێکی لەگەڵ ئەوەی خۆی بە گشتی زۆر شەرمێون بوو، دیار بوو دوای سەبرێکی زۆر ئاخری وەدەنگ هات و گوتی. ئەرێ ئێوە لە ئێران ئەو هەموو گۆرانیبێژ و مۆسیقا دەوڵەمەندەتان هەیە، ئەوە چییە مێشکی سەری منت پێ بردووە؟ تۆ نازانی من خۆم سروودەکەم و خۆم شۆڕشم ئیتر بەس نییە لە شارین و دوو گۆرانی خۆشی هایدە و گووگووش و ئەوانە دابنێ ئەوەندە تەریق بوومەوە هەر زوو تەسجیلم کوژاندەوە و گوتم کاکە گیان من پێم وابوو ئێوە هەر ئەمانەتان پێ خۆشە و دەبێت هەر ئەم کاسێتانەتان بۆ دانێم گوتی نەخێر نەوەڵڵا هیچ وا نییە و بڕۆ گۆرانی خۆش دانێ دەنا هەر بێدەنگیکە بۆ پێتان وایە دەبێت هەموو شت هەر ئینقلابی بێت بە پەلە چووم بۆ لای شریتەکان و ئیتر وازم لە دانانی گۆرانی و سروودی نەتەوەیی هێنا و کاک نەوشیروانیش مێشکی حەسایەوە یەک بە دوای یەکدا کاسێتی گۆرانی بێژە ناسراوەکانی ئێرانم بۆ دادەنا دواتر بە پێکەنین و تەشەروتانەوە بە کاک دلێری گوت تۆ دەزانیت ئەم ئاغا عەلیە پێی وایە ئێمە نابێت گوێمان لە مەهەستی و گوو گوش و ئەوانە بێت دەنا ئینقلابی نابین کاک دلێریش بە زمانە پسکەکەی خۆی گوتی ئاخر ئەمە عەقڵیانە نەوشیروان توڕە بوو دۆستێکی دەوڵەمەندی سنەیمان هەبوو لەگەڵ مێردی خوشکم لە ڕەزاییە شەریک بوون لە کۆمپانیای ڕێگەوبان و بینا دروست کردن خۆی زیندانی سیاسی لەگەڵ کاک فواد و هاوڕێیانی کۆمەڵە بوو بوو تازە ئازاد کرابوو زۆر کوڕێکی باش و حەزی لە خزمەت و کاری سیاسی بوو تەدبیر کرا بانگی بکەم و بێت ئەو لا گەیشتنمان بۆ ڕەزاییە بەرەو پیرمان بێت و لە ناوشاردا بە ئاسانی دەربازمان بکات قەرار بوو بچین بۆ ڕەزاییە و لەوێڕا بۆ شاپور و ئەو جار بۆ کوێستانەکان و گوندەکەی سەنار مامەدی کارەکان زۆر بە باشی دەرباز بوون، ئەوە نەبێت لە نزیک ڕەزاییە کە دەبوو دوو سێ کیلۆمەتر دواتر تووشی ئەم هاوڕێ سنەییە بین، بەنزینی سەیارەکەی من تەواو بوو، لە چەقی جادەی پڕ لە هاتووچۆی مهاباد ڕەزاییە ماینەوە، نەمدەزانی لە شەرم و خەجاڵەتیدا چ بکەم، دیار بوو کاک نەوشیروان زۆر تووڕە بوو، بەڵام هیچی بە من نەدەگوت و هەر شەڕە دندووکەی لەگەڵ کاک دلێر بوو، چەند خولەکی نەبرد سەیارەکەی هاوڕێی سنەیی پەیدا بوو، گەشامەوە و زوو بەنزینمان بەتاڵ کرد و گەیشتین بۆ ناو شار و بەڕێ کراین بۆ لای سنوور و گوندەکەی، سەنار. ئێوارەی درەنگ بە کوێستاناندا گەیشتین. بنی تڕۆمبێلەکەمان یەک پارچە تەختە بەفر و سەهۆڵ گرتبووی. شەو لە ماڵی سەنار ماینەوە. پەزیرایی گەرمیان کرد و کاک نەوشیروان هاتە مچلگە و باسی دیموکرات و دەڤەری شکاکان، مچلگە واتە گفتوگۆ، دەمەتەقێ وتووێژ بۆ ڕۆژی دواتر لەگەڵ چەند شارەزا و کاک نەجۆ و کاک دلێر چووین تا ئەو دیوی سنوور گوتیان ئیتر زۆری نەماوە بۆ شاری وان کاک نەوشیروان و نەجۆ ڕۆیشتن لەگەڵ کاک دلێر گەڕاینەوە بۆ سابڵاخ بەداخەوە ناوی دێهات و مێژووی ڕۆژەکانم بیر نەماوە. لەگەڵ کاک نەوشیروان و قاچاخچی حەشیشەدا کاک نەوشیروان لە کتێبی پەنجەکان یەکتری دەشکێنندا کە ساڵی 1997 چاپی کرد داستانێکی لە لاپەڕەی 120 دا هێناوەتەوە کە باسی ئەم سەفەرە دەکات و بەبێ ئەوەی ناوی من و کاک دلێر بێنێت هەڵبەت لە زۆر دانیشتن و مەجلیسان ئەم داستانەی گێڕاوەتەوە و هەموو جارێک باسی ئێمەیشی کردووە. ئەو ماوەیە نەجۆ واتە نەجمەدین بیوککایا گەیشتە ناوزەنگ، وەجبەیەک چەکی بەناو تورکیادا هێنابوو بۆ گوندێکی سەر سنوور لە ورمێ، لەوێیشەوە گەیاندیانە کوردستانی عێراق. نەجۆ گەڕایەوە تورکیا. پێکەوە بەڕێ کەوتین بەرەو ورمێ و لەوێوە بۆ شاپوور و چووینە ناوچەی شکاک. نەجۆ لەگەڵ هەندێکیان ناسیاوی پەیدا کردبوو. سەری گوندەکەی سەنار مامەدیمان دا. خۆی لە ماڵ نەبوو. کوڕەکەی لەوێ بوو. گوندەکە قەرەباڵغییەکی زۆری لێ بوو، بە ڕێکەوت تووشی، بیجان جوندی، بووم. ویستم خۆمی لێ هەڵە بکەم، بەڵام بیجان منی ناسییەوە. بە گەرمی چاک و چۆنیمان کرد. پێم وت، لێرە کەس من ناناسێ. ناشمەوێ کەس بمناسێ. تۆیش باسی مەکە. وتی باشە. تا ناوچەکەمان بەجێهێشت، کەس نەیزانی. لێم پرسی، چی دەکەیت لێرە؟ وتی من خەڵکی ئێرەم. وەختی خۆی بۆ کوردایەتی شوێن بارزانی کەوتم بۆ سۆڤیەت و لەگەڵ ئەویش گەڕامەوە بۆ عێراق ئێستا هاتوومەتەوە ناو کەس و کاری خۆم چوینە گوندێکی نزیک سنووری تورکیا لە ماڵی کابرایەک بووین بە میوان ناوی حاجی زنار بوو دەوڵەمەند و دەسەڵاتدار بوو وێنەیەکی مەلا مستەفایشی هەڵواسی بوو ئەوان نەجۆیان بە سیاسی نەدەناسی بە قاچاخچی چەکیان دەزانی و نەجۆ پێشتر جارێکی تریش میوانی حاجی زنار بووبوو. حاجی کابرایەکی چاو و دڵفراوان بوو. بەرخێکی بۆ سەربڕین تا ڕێگاکەیان تاقی کردەوە سێ ڕۆژی پێچوو. هەر سێ ڕۆژ میوانی ئەو بووین و خزمەتی زۆریان کردین. حاجی زنار ئێمەی بە باندێکی گرنگی قاچاخچێتی تێکەڵاو لە عێراقی و تورکی و ئێرانی دەزانی. زۆرمان هەوڵدا قانعی بکەین هاوکاریمان بکات بۆ گوێزانەوەی چەک لە دیوی تورکیاوە بۆ گوندەکەی خۆیان، شوێنەکەیان زۆر لەبار بوو، حاجی زنار ملی نەدا، بە پێچەوانەوە ئەو دەیویست ئێمە قانع بکات بازرگانی حەشیشەی لەگەڵ بکەین، زۆرمان لەگەڵ وت و تەماعی زۆرمان خستە بەردەمی، کەڵکی نەبوو، وتی، ئێوە دەچن لە لوبنانەوە بە قاچاخ تفەنگ دەهێنن بۆ سوریا و بە قاچاخ بۆ ئێرە و لێرەوەیش بۆ عێراق چەندی لێ قازانج دەکەن، ئەو پارەیە ئەم هەموو زەحمەت و ترسە دەهێنێ، ئێوە سەد تفەنگ دەهێنن دەبێ بۆ هەر تفەنگ وڵاخێک تەرخان بکەن، کاروانەکەتان دەبێ بە دە وڵاخ و دەبێ دە کەسیش بیپارێزێ، ئەگەر کارەکەتان بە سەلامەتی بڕوات لە کۆتاییدا لە هەر تفەنگێک چەند سەد تمەنێک قازانج دەکەن، ئەگەر بشگیرێن دەڵێن چەکیان بۆ شۆڕش دەبێ و ئیعدامتان دەکەن، لە باتی ئەوە بۆ نایەن لەگەڵ من هاوکاری بکەن، هەموو جار باری یەک وڵاخ دەرباز دەکەین و هەر یەکەی چەند ملیۆنێکتان پێ دەبڕێ، ئەگەر بشگیرێین چەند ساڵێک حوکممان دەدەن. ئەو ناوچەیە یەکێ لە شاڕێگەکانی تێپەڕاندنی حەشیشە بوو بۆ ئەوروپا لە ئەفغانستان و پاکستان و ئێرانەوە حەشیشەیان لەم ناوچەیەوە دەگوێزایەوە بۆ تورکیا و لەوێیشەوە بۆ ئەوروپا و سەرانسەری دنیا لەم ناوچەیە حەشیشەیشیان دەڕواند ڕۆژێکیان بردینی بۆ سەیری یەکێک لە کێڵگە گەورەکانی خۆیان تازە گوڵی کردبوو دیمەنێکی یەکجار جوانی هەبوو کاک نەوشیروان هەروەتر لەم دواییانەدا کە دادەنیشتین و باسی ڕووداوەکانی ڕابردوومان دەکرد دەیگێڕایەوە و بیری دەخستمەوە کە زنار چەند کچی هەبووە و هەوڵی دەدا هیچ نەبێت کچێکی بخوازین و بە خزمایەتی کەسابەت و بەردەوامی کار و قاچاخمان پتەوتر بکەین و متمانەی زۆرتر بە یەک پەیدا بکەین بۆ ڕابواردن هەموو جارێک منیان پێش خستووە و لەگەڵ نەجۆ خۆیان لێ دەراویشتووە و بە کابرایان گوتووە عەلی باشە و ئێرانیشە و لە ئێمەیش گەنجتر و ئامادەترە. لە ماوەی کورتی دوو مانگی بەفرانبار و ڕێبەندانی هەزار و سێ سەد و پەنجا و حەوتدا واتە مانگی ژانویە و فێوریەی ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و نۆ حکومەتی شاپور بەختیار هاتە سەر کار شا ڕۆیشت، خومەینی هاتەوە، بەختیار ڕووخا و هەڵات، شۆڕشی گەلانی ئێران بە ڕێبەری خومەینی و لە ژێرناوی شۆڕشی ئیسلامیی ئێراندا تەپڵی سەرکەوتنی لێ دا. فەنگەکەی شارەبانی شەوێک پێش بیست و سێ ی ڕێبەندانی پەنجا و حەوت، واتە دوازدە ی دووی حەفتا و نۆ لە ماڵی هاوڕێیەک و بەشداری چەند چالاکێکی خۆپیشاندانەکانی شار ئاگاداربووینەوە بەیانی ڕێپێوانی گەورە دەکرێت و لەوانەیە شارەبانی شار بگرین پلان دانرا نەچین بۆ ناو جەماوەر و لە دەوروبەری شارەبانی لەسەر هەست بین دەوری سەعات یازدە یەک دوو کەس بە چەکەوە وە سەربانی شارەبانی کەوتن و چەند کەسێک لەگەڵ خەڵکدا چوینە ناو شارەبانی من و یەک دوو هاوڕێم یەکسەر خۆمان بە ئەنباری چەکدا کرد و قفڵمان شکاند چەکێکم هەڵگرت و هاتمە دەر، سەرجادە و دەوری شارەبانی پڕی خەڵک بوو، چەند کەس لە کەسایەتیە ناسراوەکانی شار وەک، مامە غەنی بلوریان و کاک سەید حەسەن هاشمی، لە ناوژووری ئەفسەری شارەبانی بوون و بە تەمای دەور و تەسلیم بوون کە بۆیان نەکرا و هەموو چەکەکان کەوتنە دەستی خەڵک. من کە هاتمە دەر و تفەنگێکی کارابین بە دەستمەوە بوو، هەر ئەوەندەم زانی بە دەیان کەس وە سەرم گەڕان و بە هەموویان لێیان دەدام و خەریک بوون تفەنگەکەم لە دەست بفڕێنن من وەک چەقە بە تفەنگەکەوە نووسابووم دەیان شەپ و مستم لێدرا و خەریک بوو لە هۆشی خۆم دەچووم لە عرز درابووم و تفەنگم لە باوەشدا لە بن خۆ گرتبوو لە ناکاو وەک پاڵەوان ناسیاوێکی دوورم پەیدا بوو پڕ بە جادەکە گوڕاندی و جنێوی سووکی بە هەموواندا جەعفەر زۆر بەخۆوە بوو هەر شەق و مست بوو دەیهاویشتن یەک و دوو هەموویانی لە من دوور کردەوە و دوو کەسی تریش هاتن بۆ یارمەتی. لە زمان کەوتبووم و زۆری گوت تفەنگەکە بدە بە من بۆت هەڵدەگرم، باوەڕم پێ نەکرد و تفەنگم نەدا. گوتی متمانەم پێ بکە. هەڵی گرتمەوە و لە سەر شانی خۆی دانام و تا بەر دەرگای ماڵی خۆمانی بردمەوە. لە بەردەرگا کاکم لە دڵەڕاوکێی ڕووداوەکان دەهات و دەچوو. منی دیت لە ژێر باڵی ئەم جوامێرە گرتمی و زۆر سوپاسی جەعفەری کرد. بەسەرهاتی گێڕایەوە و گوتی، بەخوا کاک حەسەن نەگەیشتبام عەلییان کوشتبوو، بەڕاستیش وابوو، هەر دەست بەجێ بردیانمە ژوور، ئاو و شەربەتیان پێ دام و دەموچاوی خۆم شوشت، تفەنگم لە شان کرد و یەکسەر بۆ چوارڕێی ئازادی، کارابین تفەنگێکی زۆر سووک و بچووک بوو، تایبەتی شارەبانی بوو، فیشەکم نەبوو، دەگەڕام بەناو خەڵکدا، هەرکەسە نەوعێکی پێ بوو، هەر دوای شارەبانی ژاندەرمەریش گیرابوو، پڕ لە تفەنگی مزەلی یەک و ژێر سێ و بڕنەو و دەمانچە یەک بڕنەوی پێ بوو، فیشەکی کارابین و یەک ژێر سێی پێ بوو، فیشەکی مزەلی یەک و ئیتر کەس بە کەس نەبوو، دەستمان کرد بە گۆڕینەوە، لە هەموو لایەکەوە تەقەی خۆشی و تفەنگ تاقی کردنەوە بوو، ئیتر هێندەی نەبرد بازاڕی ئەسڵحە فرۆشان لە مەهاباد دامەزرا دامەزراندنی چاپەمەنی کۆمەڵە کاک دلێر دوو کادری باڵای کۆمەڵەی هێنابوون لە ماڵی ئێمە بوون کاک حەمە سعید قەڵەویان پێدەگوت و هاوڕێ جەبار هەردوو کادرانی ئیعلام و چاپەمەنی بوون قەرار بوو دەزگای چاپیان بۆ بێنن کە زیراکسی ناو بوو لە لای ئێمە فێریان بکەن و هەر لە مەهاباد دەست بکەن بە چاپەمەنی بۆ کۆمەڵە و یەکێتی دوای هەڵسەنگاندن و قسە لێکردن هەموو هاتینە سەر ئەو باوەڕە کە ئەو کارە لە ماڵی ئێمە ناکرێت و ناگونجێت بۆیە بڕیارماندا بە بیانووی ماڵ جیاکردنەوە خانوویەک پەیدا بکەین هاوڕێی سنەیمان ئامادە بوو بە ناوی ئەو خانوو بگرین و هەرخۆشی وەک یارمەتی گوتی کرێکە دەدەم لە کۆڵانی هەشت مەتری خانوویەکم گرت بە حەوشە و ژێرزەمینەوە کاک دلێر و حەمە سەعید و هاوڕێ جەبار نیشتەجێ بوون لەم ماڵە و نەدەبوو کەس پێی بزانێت ژێرزەمین ئامادە کرا بۆ دەزگای چاپ چەند ڕۆژ دواتر کاک دلێر گوتی بە پیکابی کاکت بچۆ لای قاوەخانەی کەریم جوجو ڕاوەستە و عەلاقەی هیچت نەبێت چووم و وەستام لە پڕ کوڕێکی جوان بە کەوا و پانتۆڵێکی ئەفسەریەوە زۆر لە ناکاو دەرگای پیکابەکەی کردەوە و سوار بوو گوتی لێخوڕە و بڕۆ. بە قسەم کرد و هەر دوو هەنگاو دواتر گوتی بچۆ بۆ ئەم کۆڵانە. شارەزا بووم. کۆڵانی سابوونی بوو. لەبەر دەرگای ماڵێک ڕامانگرت و بە پیکابەوە چووینە ژوور. یەک دوو کەسی لێ بوو نەمدەناسین. پشتی سەیارە بار کرا بە مەکینەی گەورە و دەبەی جەوهەر و کاغەز و شتومەکی چاپ. گوتی بڕۆ هەرچی بینیوتە باسی مەکە. تۆ جێی متمانەی ئێمەیت و کاک دلێر باسی تۆی بۆ کردووین. پیاوێکی لەگەڵدا ناردم گوتی یارمەتیتان دەدات چۆن دایمەزرێنن گەڕامەوە ماڵەکە و هەر بە پەلە و کەس نەمان بینێت بارەکەمان گواستەوە ژێرزەمینەکە دواتر زانیم ئەم کوڕە کە سواری پیکابەکە بوو لە بەرقاوەخانە کاک عەبدوڵای مهتەدی بوو ئەوەی لەگەڵی ناردم کاک عەبدوڵای بابان بوو تا ئەو کات و تەنانەت دوای ڕوخانی ڕژێمی پەهلەوی کەسمان ناوی کۆمەڵەی شۆڕشگێڕمان نەبیست بوو هەر نەمان دەزانی شتی وایش هەیە ئەوان زۆر بە نهێنی و ژێرزەمینی کاریان دەکرد تەنانەت دوای نەمانی شاو ساواکیش ماوەیەکی کەم دوای ئەم دیدارە زانیم ئەوانە ئەندامانی کۆمەڵەن و زۆر لە یەکێتی و مامجەلال نزیکن یارمەتی ماڵی و ناردنی کەلوپەلیان دەکەن و تەنانەت ئەندامیان نردووە بۆ سەرکردایەتی یەکێتی و کاکخانەی معینیش هەر ئەندامی سەرکردایەتی کۆمەڵی شۆڕشگێڕ بووە دەزگای چاپی زیراکس لە ژێرزەمین دامەزرا و کاک حەمە سەعید و هاوڕێ جەبار لەوێ دەمانەوە. یەک دوو ڕۆژ دواتر هەر کاک دلێر کوڕێکی ڕەشەسمەری بە خۆوەی لەگەڵ هات، زۆری تاریف کرد لە ناساندنی و وەک سەرکردەی عەسکەری هێنایە ناساندن. کاک ئەنوەری مەجید سوڵتان زۆرمان ڕێز لێ گرت، کوڕێکی مەتین و بە حەیا و شەرمێون بوو. زۆر زوو عەلاقاتی هاوڕێیەتی و برایەتی لە نێوانماندا دروست بوو. پادگانی گەورەی شار هەشت ڕۆژ دوای گرتنی شارەبان لە یەکی ڕەشەمە 1350دا واتە بیستی فێوریەی هەفتانۆ خەڵک هێرشی کردە سەر پادگانی گەورەی شار حزبی دیموکرات ماوەی چەند ڕۆژێک بوو بە ئاشکرا بانگەشەی بوونی خۆی و هاتنەوەی لە عێراق و هەندەران کردبوو کۆمەڵێک لە خەڵکی شار و لاوانی چالاک لەگەڵیاندا کەوتبوون لە گرتنی پادگان بە چالاکی بەشداریان کرد و بەشێکی باشی چەک و تەقەمەنی و مڵک و ماڵی پادگانیان گواستەوە بۆ خۆیان هەرچەند شورای شار دامەزرابوو قەرار بوو ئەوان کۆنتڕۆڵی شار و هەموو شتیان بەدەست بێت بەڵام بە کردەوە بێدەسەڵات کرابوون ئێمە وەک سربەخۆ ڕوومان کردە پادگان و بەشداریمان کرد بە درێژایی ڕۆژ کاک ئەنوەر مەجید سوڵتان لەگەڵ من و سولەیمان بلوری بوو ئێمە نەشارەزا و چەک و تەقەمەنیمان نەدەناسی، بەڵام کاک ئەنوەر بە باشی دەیزانی چی بە چییە و چ شتێک بێنین. دوو دۆستی زۆر باش لە بەردەرگای پادگان وەک ئەندامانی شوورا کۆنتڕۆڵی خەڵکیان دەکرد. دوو تفەنگم پێ بوون. یەکیان گوتی چەکێکیان بشارەوە، دەنا تووشی کێشە دەبیت. ڕوانیمە دەوروبەر، هاوڕێیەکی گیانی بە گیانی کاکم لە بنەماڵەیەکی زۆر بەناوبانگ و ناسراوی شار لەوێ بوو. تێکەڵاویی زۆرمان بوو. وەک کوڕی ماڵ هاتوچۆی ماڵمانی دەکرد. گوتم دەتوانیت تا دێینەوە ئەم تفەنگەت لابێت؟ یەکسەر بە دڵ و گیان لێی وەرگرتم، هاتمەوە دەر ئەو نەمابوو، شەو لەگەڵ کاکمدا چووین بۆ ماڵیان، سوێندی خوارد لێیان ستاندووە و لەوانەیش بوو بیکوژن، هیچ عیلاج نەما و تفەنگ تێدا چوو، چەند ڕۆژ دواتر بیستم هەر خۆی لە مەیدانی ئەسڵەحە فرۆشتبووی. ئەڵقەی حەوتی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنورە ژێر پێخراوەکان لەلایەن ڕیاز کاکەوە پێشکەشتان کرا. ڕێز و خۆشەویستیم قبول بفەرمون و لینکی کەناڵی تلگرامەکەشتان لەبیر نەچێت و جۆینی بکەن و بینێرن بۆ دۆستانتان ڕێز و خۆشەویستیم قبول بفەرمون لە پەنای خوادا بن.